دایکتان ئەوانەن ئێوەیان لێ بوون ئەو کەسانەیش کە ئێوە بە قسە کردووتانن بە کوڕی خۆتان خوا نەیکردوون بە کوڕتان چونکە کوڕی ئێوە ئەو نێرینانەن لە بەیەک گەیشتنی ئێوە و ژنتان پەیدا بوون ئەم بە کوڕی خۆ کردنی مناڵی خەڵکە تەنها قسەی دەمتانە خوا قسەی ڕاست دەکا و ڕێگەی ڕاستتان پیشانەدا ئەو کوڕانە بە ناوی باوکی خۆیانەوە بانگ بکەن، ئەوە ڕاستتر و عەدالەتترە لای خوا، خۆ ئەگەر نازانن کوڕی کێن و باوکیان کێیە، ئەوا برای دینیتانن و دۆست و برادەرتانن و تاوانبار نابن لەسەر وشەیەکی لەم بابەتە بە هەڵە بەدەمتانا بێ، بەڵام لەسەر ئەوە تاوانبارەبن کە بە دەست ئەنقەست و بە ئارەزووی دڵ بیڵێن و خوا بەخشندە و بەڕەحمە. ژنەکانیشی وەک دایکی موسڵمانان وان و ئەوانەی خزمایەتیان لە نێوانا هەیە هەندێکیان شایەنترن لە هەندێکیان بە پێی کتێبی خوا بۆ میرات لەیەک وەرگرتن لە موسڵمانانی تر و لەوانەی لە مەککەوە کۆچیان کردووە بۆ مەدینە مەگەر ئێوە خۆتان لە ژیانتانا بتانەوێ چاکەیەک لەگەڵ دۆستانتان بکەن و وەسیەت بکەن کەوا پاش مردنتان ئەوەندە لە پاشماوەتان بدەن بە فڵان کەس باسی نیعمەتی خوا بکەن بەسەرتانەوە کاتێ کە لەشکری دوژمن هاتە سەرتان و ئێمەیش ڕەشەبایەکمان هەڵکرد بۆ سەریان و سەربازگەلێکمان ناردە سەریان کە ئێوە نەتان ئەبینین و هەرچیەکی ئێوە ئەتان کرد خوا هەمووی ئەبینی. إذ جاءوکم من فوقکم ومن کاتێکیش کە تاقمێ لە مونافیقە دووڕووەکان ئەیانوت، ئەی خەڵکی شاری یەسرب، کە ناوی شاری مەدینە بووە، مەیدانی خۆڕاگرتنتان نییە بەرامبەر بەم لەشکرە، کەواتە بگەڕێنەوە و شەڕ مەکەن و هەندێکیان داوای ڕوخسەت لە پێغەمبەر ئەکەن و ئەڵێن، ماڵمان چۆڵ و لەبەر چاوە و لە ڕاستیشا چۆڵ و لەبەر چاو نییە، بەڵام هەر ئەوەیان ئەوێ کە هەڵبێن. ئەی محەممەد، پێیان بڵێ، ئەگەر ئێوە لە مردن یان لە کوژران هەڵبێن، ئەو هەڵهاتنەتان هیچ سوودێکی نابێ بۆتان، چونکە ئەگەر بیشڵێن بەو هەڵهاتنەتان لە مردن یان لە کوژران لە مەیدانی جەنگا ڕزگارتان ببێ، بۆ ماوەیەکی کەم نەبێ خۆشی لەو مانەوەیەتان نابینن و سەرەنجام هەر ئەمرن. تۆ ئەی موحەممەد پێیان بڵێ، کێ لە دەستی خواتان دەرباز ئەکا ئەگەر نیازێکی خراپی پێتان ببێ یا بیەوێ ڕەحمتان پێ بکا، ئەو بێباوەڕانەی لە مەیدانی جەنگ هەڵدێن دۆستێک و یارمەتیدەرێکیان دەستگیر نابێ ڕزگاریان بکا لە دەستی قودرەت و توانایی خوا. بەڕاستی خوا بەو کەسانە ئەزانێ کە ئەبن بە کۆسپی ڕێگای خەڵک بۆ چوونە غەزا و بەو کەسانەیش ئەزانێ کە بە دۆست و برادەرەکانیان ئەڵێن مەچن بۆ غەزا و وەرن بۆ لای ئێمە و بۆ خۆیان کەمێ نەبێ ناچنە مەیدانی جەنگەوە. اشحة علیکم. کە ترسەکەیشیان نەما و ڕەویەوە زمانتان لێ ئەکێشن و ئەکەونە قسەی بێ شەرم و شکۆ بەرامبەرتان ئەمانە لە ئاستی هەر کارێکی چاکەدا ڕژد و چرووکن و هیچیان لێ ناوەشێتەوە ئەمانە ئیمانیان نەهێناوە و خوا کرداری مایە پووچ کردوون و ئەم مایە پووچ کردنەی کرداریشیان کارێکی ئاسانە بۆ خوا. لە بەرەوە هەڵهاتبوون بۆ ناو شار تا خۆیان لە بەر چاو ون بکەن و ئەگەر ئەحزابەکان جاریک تر بگەرێنەوە بۆ سەر مەدینە حەزەکەن دەرچن و لە دەرەوەی شار بن لە ناو دەشتەکیەکانا هەر کەسێ لە شارەوە هات هەواڵی ئێوەی لێ بپرسن ئاخۆ خۆتان پێ ڕاگیر کراوە یا شکاون ئەگەر لە ناویشتانا بوونایە کەمێ نەبێ ئەویش لە شەرما هیچ شەڕیان نەئەکرد بەڕاستی لە بوونی پێغەمبەری خوادا چاولێکەری و شوێنکەوتنێکی جوان هەیە بۆ ئەو کەسانەی بە هیوای گەیشتن بە حوزوری خوا و پاداشتی ڕۆژی قیامەتن و زۆر جار ناوی خوا دێنن و یادیەکەنەوە واتە ئەوانەی شوێنی خوو ڕەوشتی پێغەمبەرەکەون پیرۆزی دونیا و قیامەتیان دەستگیرەبێ بەڵام موسڵمانە خاوەن باوەڕەکان کاتێک کە تاقمەکانی کافرەکانیان دی وتیان، ئەم هێرشی کافرانە بۆ سەرمان و ئەم شەڕە کە دەرگای پێ گرتووین ئەوەیە کە خوا و پێغەمبەر گفتیان دابووینێ کە فەرموویان ڕۆژی وەک ئەم ڕۆژەتان دێتە ڕێ و هەر کەسێ خۆی ڕابگرێ و ئیمانی نەلەقێ خوا سەریەخا و لە قیامەتیشا پاداشتی چاکی ئەداتەوە و خوا و پێغەمبەری خوا ڕاستیان بە موسڵمانان وتبوو، موسڵمانانیش لە باوەڕ زیاد بوون بە فەرموودەی خوا و پێغەمبەر و لە ڕەزامەندی بە فەرموودەی ئەوان بەولاوە هیچیان لەو ڕۆژە پڕ تەنگوچەڵەمەدا زیاد نەکرد واتە ئەو هاتنە دیەی فەرموودەی خوا و پێغەمبەر و ڕووبەڕووبوونەوەیەی ئەو هێرش و هاتنی کافرانە هیچ ورەی پێ بەر نەدان و بە پێچەوانەوە باوەڕیانی بە هەرچی کە خوا و پێغەمبەری خوا بیفەرموون زیاتر کرد لە ناو موسڵمانانا پیاوانێ هەن ڕاستیان کردووە لەو گفتەدا کە بە خوا و بە پێغەمبەری خوایان داوە جا هی وایان هەیە بەو عەهد و پەیمانەوە مردوون وەک ئەو هاوڕیانەی پێغەمبەر کە لە غەزای ئوحدا شەهید کران و هیوایشیان هەیە ماون و چاوەڕێی ئەو ڕۆژەن لە ڕێی خوادا شەهید ئەکرێن و عەهد و پەیمانی خۆیانیان نەگۆڕیوە بە گۆڕین. بۆیە هەڵوێستی موسوڵمانانی ڕاست و هەڵوێستی مونافیقەکان بەو جۆرە بوو کە باس کرا تا خوا پاداشتی ئەوانە بداتەوە کە بەڕاستی خاوەن باوەڕ بوون و ئەگەر ئارەزووی لێ بوو سزای مونافیقەکانیش بدا یا لێیان خۆش ببێ خوا بەخشندە و بەڕەحمە. ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا ئەی پێغەمبەری خوا، بە ژنەکانت بڵێ، ئەگەر ئێوە ژیانی ئەم دنیایە و شتی جوانی ئەم دنیایەتان ئەوێ وەکوو جلوبەرگی جوان و زێڕ و زیو، بێن، حەقی موتعە و لەگەڵ ڕابواردنی خۆتانتان بدەمێ کە لەسەرمە و بە جوانی بەرەڵاتان بکەم. واتە ئەگەر لە دووی خۆشی دنیا ئەگەڕێن و بە ژیان لەگەڵ من ڕازی نین، بێن با تەڵاقتان بدەم و مارەیی خۆتانتان بدەمێ. هەر کەسێکیش لە ئێوە بەردەوام خەریکی فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بێ و کاری چاک بکا پاداشتی خۆی دوو جار ئەدەینێ جارێکیان لەسەر ئەوە کە فەرمانبەرداری خوا ئەکات و جارێکشیان لەسەر ئەوە کە هاوڕێیەتی پێغەمبەری بۆ خۆی هەڵبژاردووە و ڕۆزییەکی پڕ قەدر و حورمەتیشمان لە بەهەشتا بۆ ئامادە کردووە لە ماڵی خۆتانا بە حەیا و حورمەتی خۆتانەوە دانیشن و وەک ژنانی سەردەمی نەزانی پێش هاتنی ئیسلام خۆتان دەرمەخەن و نوێژەکانتان بکەن و زەکاتی ماڵتان بدەن و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا ئەوەی ئەوێ هەموو چڵک و چەپەڵیەکی گوناهتان لێ دوور بخاتەوە و لابدا ئەی دانیشتوانی ماڵی پێغەمبەر لە هەر بیر و کردەوەیەکی ناپەسەند خاوێنتان بکاتەوە. بێگومان ئەو پیاوانە و ئەو ژنانەی فەرموودەی خوا جێبەجێەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی باوەڕیان بە خوا و بە پێغەمبەر و بەشەکانی تری باوەڕ هەیە و ئەو پیاوانە و ئەو ژنانەی لەسەر فەرمانبەرداری خوا بەردەوامن و ئەو پیاوانە و ئەو ژنانەی لە گوفتار و لە کردارا ڕاستن و ئەو پیاوانە و ئەو ژنانەی خۆیان ئەگرن لە فەرمانبەرداری خوا و دوورکەوتنەوە لە گوناها و ئەو پیاوانە و ئەو ژنانەی ملکەچی فەرمانبەرداری خوان و ئەو پیاوانە و ئەو ژنانەی زەکات ئەدەن و خێر و حەسەنات ئەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی ڕۆژوو ئەگرن و ئەو پیاوانە و ئەو ژنانەی عەوڕەتی خۆیان ئەپارێزن لە حەرام و ئەو پیاوانە و ئەو ژنانەی ناوی خوا زۆر ئەبەن و یادی ئەکەن ئەوانە خوا لە گوناهیان خۆش بووە و پاداشتێکی گەورەی بۆ ئامادە کردوون یادی ئەوە بکەرەوە کە ئەتوت بەو کەسەی خوا نیعمەتی ئیسلامەتی پێ بەخشیبوو تۆیش نیعمەتی ئازادیت دابوویە و لە بەندەییت ئازاد کردبوو پێش سەردەمی ئیسلامەتی کردبووت بە کوڕی خۆت پێت ئەوت ژنەکەت بهێڵەوە بۆ خۆت و تەڵاقی مەدە و لە خوا بترسە و خەیاڵێکیشت لە دڵی خۆتا ئەشاردەوە کە خوا دەری خست و لە خەڵک ئەترسای و شەرمت ئەکرد خەیاڵەکەی دڵت دەرخەی کە ئەوە بوو ئەگەر ئەو پیاوە ژنەکەی تەڵاق دا تۆ مارەی ئەکەیت بۆ خۆت و خوا لە هەر کەس شایەنترە بەوە کە لێی بترسی جا کاتێ کە ئەو کەسە کە زەیدی کوڕی حاریسە بوو پێویستی خۆی لە ژنەکەی بەجێ هێنا و لێی بێزار بوو کاری پێ نەما و تەڵاقی دا و عیددەی بەسەر چوو ئێمە مارەمان بڕی لێت بۆ ئەوەی هیچ تاوانێ ڕوو نەکاتە موسڵمانان لە مارە کردنی ژنی کوڕی بە خۆ بە کوڕ کردوویانە بۆ خۆیان پاش ئەوەی مێردەکانیان کاریان پێیان نەما و تەڵاقیان دان کەواتە لە ڕاستیدا کوڕیان نین و هەر بە دەم کردوویانن بە کوڕی خۆیان بەر لەوەی مناڵی خەڵک بە مناڵی خۆ کردن لە ئایینی ئیسلاما حەرام بکرێ فەرمانی خوا هەر چۆن بووبێ و هەر چۆن بێ بێ گومان جێ بە جێ کراو و هاتووە دییە و کەس ناتوانێ بەری لێ بگرێ. خوا ئەو خوایە کە خۆی و فریشتەکانی سڵاواتتان لێ ئەدەن. خوا خۆی ڕەحمەت ئەڕێژێ بەسەرتانا و فریشتەکانی داوای لێبوردنتان بۆ ئەکەن لە خوا بۆ ئەوەی لە تاریکستانی نەزانی و نەفامی و کوفر و گوناه دەرتان کا و بتان خاتە ڕووناکایی شوێنکەوتنی ئایینی ئیسلام و خوا بەڕەحمە لە ئاست موسڵمانانی خاوەن باوەڕدا. ئەی پێغەمبەر، بەڕاستی ئێمە تۆمان ناردووە بۆ سەر خەڵک بۆ ئەوەی شاهید و ئاگەدار بی لەسەر ئەوزاعیان کێ فەرمانبەرداری خوا ئەکا و کێ نایکا و بۆ ئەوەی مژدە بدەی بە فەرمان بەجێ هاوەران کەوا ئەچنە بەهەشت و ملپێچیکەرانیش بترسێنی بە ئاگری دۆزەخ. ئەی خاوەن باوەڕەکان، ئەگەر ژنی خاوەن باوەڕی وەک خۆتانتان مارە کرد و پاشان بەر لەوەی توخنیان بکەون تەڵاقتان دان، ئەوە مافی هیچ عیددە بەسەرچوونێکتان بەسەریانەوە نییە پێیان بەسەر بەرن. واتە ئەو ژنانە ئەتوانن هەر دوای تەڵاقدانەکەیان شوو بکەن، چونکە ئێوە نەچوونەتە لایان و لەوانە نییە دووگیان بووبن لێتان. ئەی پێغەمبەر ئێمە ئەو ژنانەتمان بۆ حەڵاڵ کردووی کە مارەیی خۆیانت داونێ و ئەو کەنیزەکانەی کە موڵکی خۆتن لەوانەی خوا بە قانوونی فەیء داونی پێت کە ئەو ئافرەتە دیلانەی جەنگی کافرانن کە بەرت کەوتوون هەروەها کچانی مامت و پووری خوشکی باوکت و کچانی خاڵت و پووری خوشکی دایکت کە لە مەککەوە کۆچیان لەگەڵت کردووە بۆ مەدینە و هەر ژنێکی موسڵمانانیش کە خۆی بەخشیبێ بە پێغەمبەر، ئەگەر پێغەمبەر مەیلی لێ بێ بیکا بە هاوسەری خۆی و ئەمەی دوایی تایبەتی خۆتە و بۆ موسڵمانانی تر نییە. ئێمە ئاگەدارین لەو حوکمانەی فەرزمان کردوون لەسەر موسڵمانان لەبارەی ژن هێنانیانەوە و چۆن ژن ئەهێنن و کێیان بۆ حەڵاڵە و کێیان لێ حەرامە و هەروا لەبارەی ئەو کەنیزەکانەوە کە هەیانن ئەم ژنانەی کردووتن بە هاوسەری خۆت هەر کامیانت ئارەزوو لێ بێ دووری ئەخەیت و لەگەڵی نانوویت و هەر کامیانت ئارەزوو لێ بێ ئەیهێنیتە لای خۆت و لەگەڵی ئەنوویت و هەر کامیشیانت ئارەزوو لێ بێ لەوانەی وەلات خستوون هیچ تاوان و ناشەرعیەکی تیا نییە بۆت بیهێنیتەوە لای خۆت. لەمڕۆ بەدواوە و پاش ئەمانەی باسمان کردن هیچ ژنێکی ترت بۆ حەڵاڵ نییە و بۆیشت دروست نییە بیانگۆڕیت بە ژنی تر واتە یەکێک یا زیاتریان تەڵاق بدەی و لەباتی ئەو ژنی تر بهێنی هەرچەند جوانیشیانت زۆر بەدڵ بێ مەگەر ئەو کەنیزەکانەی ببن بە موڵکی خۆت بە کڕین یا پێ بەخشین یا بە دیل گرتن لە شەڕی کافرانە و خوا ئاگای لە هەموو شتێکە و هیچی لێ ون نابێ بەڵام کە بانگ کران و فەرمووتان لێ کرا بڕۆنە ژوورەوە و کە خواردنەکەیشتان خوارد بڵاوەی لێ بکەن و مەمێننەوە شانی لێ دادەن بۆ قسە و گفتوگۆ کردن بێگومان ئەمە ئازاری دڵی پێغەمبەر ئەدا و ئەویش شەرمتان لێ ئەکا پێتان بڵێ فەرموون هەستن بڕۆن بەڵام خوا شەرمی لێ نایەت قسەی ڕاست بکا و چی ڕاستە ئەوە بڵێ ئەگەر داوای پێویستیەکیشتان لە ژنەکانی پێغەمبەر کرد لە پشتی پەردەوە داوایان لێ بکەن نەک ڕووبەڕوو ئەوە پاکتر و بێگەرترە بۆ دڵی ئێوەیش و دڵی ئەوانیش و بۆ ئێوە ڕەوا نیە ئازاری دڵی پێغەمبەر بدەن یا پاش کۆچی دوایی کردنی یا پاش جوێبوونەوەی لە یەکێ لە ژنەکانی هەرگیز ژنی ئەو مارە بکەن بۆ خۆتان کاری وا لای خوا تاوانێکی زۆر گەورەیە. هیچ تاوانێ نییە لەسەر ژنەکانی پێغەمبەر لە ڕووبەڕووبوونەوەی بێ پەردەدا بۆ باوک و باپیرانیان یا بۆ کوڕی خۆیان یا بۆ برایان یا بۆ برازای کوڕیان یا بۆ خوشکەزای کوڕیان یا بۆ ژنانی لە چەشنی خۆیان واتە ژنانی موسڵمانان یا بۆ ئەو بەندە و کەنیزەکانی کە مڵکی خۆیانن، ئەی ژنانی پێغەمبەر! لە خوا بترسن لەبارەی ئەم شتانەوە کە فەرمانتان پێدراوە، خوا لە هەموو شتێ ئاگەدارە و هیچی لێ ناشاررێتەوە. بێگومان ئەوانەی ئازاری خوا و پێغەمبەری خوا ئەدەن واتە کردەوەی وا ئەکەن کە خوا و پێغەمبەر پێیان ناخۆش بێ خوا لە دونیا و لە قیامەتا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی خۆیی دوور خستوونەتەوە و سزایەکی وای بۆ ئامادە کردوون کە سووک و سەفیلیان بکا. والذین یؤ ذون المؤمنین والمؤمنات ئەوانە بوختانێک و گوناهێکی ئاشکرایان کردووە بە بار بە کۆڵی خۆیانەوە چونکە بە ناحەق و بە بوختان ئەو پیاو و ژنە موسڵمانانەیان بە گوناهبار و شایانی سزا داناوە و لەسەر هیچ سزای ناحەقیان داون. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء جا ئەگەر مونافیقەکان و ئەو موسڵمانانەی دڵیان نەخۆش و کرمێیە و ئیمانیان دانەمەزراوە و هەرچی و پەرچییە هەرزەگۆکانی مەدینە دەستبەردار نەبن لە بڵاوکردنەوەی واتەواتی بەد و لە فیتنە و فەساد گێڕان لە ناو شارا بەڕاستی هانت ئەدەین و ئەمرت پێ ئەکەین بە گژیانا بچی و لە مەدینەیان بکەیتە دەرەوە ئیتر پاش ئەوە بۆ ماوەیەکی کەم نەبێ لە دراوسێی تۆدا نامێننەوە و ناچاری کۆچکردن ئەبن ئەو ڕۆژەیان ڕۆژێکە ڕوویان لەناو ئاگرە ئەم دیو ئەو دیوی پێکرێ تا هەموو دیوێکی باش بسووتێ و ئەوانیش لە تاو سەختی ئازاریان هاوارەکەن و ئەڵێن بریا بە گوێی خوا و پێغەمبەری خوامان بکردایە و بە فەرمانی ئەوان بجوڵاینایەتەوە وقالوا رب ئەگەر وابن خواکار و کردەوەکانتان بۆ باشەکا و تاوانەکانتان بۆ ئەپۆشێ و هەر کەسیش بە فرمانی خوا و پێغەمبەری خوا بجوڵێتەوە ئەوە سەرکەوتنێکی گەورەی دەست کەوتووە و گەیشتووە بە پایەیەکی بڵند کە ئەوەتە لە دونیادا کرداری چاک بووە و لە قیامەتیشا بەهەشتی بەرین جێیەتی. ئەنجامی ئەو چوونە بەر تەکلیفەی ئادەمیزاد ئەوە بوو هەندێ لەو خەڵکە پیاو و ژنی مونافیقیان لێ دەربچێ و هەندێکی تریان هاوبەش بۆ خوا دابنێن و هەندێکیش باوەڕیان بە خوا هەبێ و لە ئەنجامی ئەمەیشا خوا سزای پیاو و ژنە مونافیق و هاوبەش بۆ خوا دانەرەکان بدا و تۆببە و لە گوناه پاشگەز بوونەوەی پیاو و ژنە خاوەن باوەڕەکانیش قبوڵ بکا و خوا بەخشندە و بەڕەحمە. لە ئەبی هورەیرەوە ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغمبەری خوداوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، هەر کەسێ قورئان بخوێنێ و ڕەفتاری پێ بکا لە ڕۆژی قیامەتدا دایک و بابی تاجێکی وایان لەسەر دەکرێ شەوقەکەی لە شەوقی ئەو خۆرە جوانترە کە لە جیهاندا دێتە ناو ماڵەکانتانەوە. دەی کەوایە دەشێ ئەوەی کە بیخوێنێ و کاری پێ بکا پلە و پایەی خۆی چۆن بێ؟